ئێوەش هاوڕێمان بن. تەواوی ئەو دەستکەوتانی کە تاک بەدەستی دەهێنێ و تەواوی شکستەکانی ئەو ئەنجامێکی ڕاستەڕی بیرکردنەوەکانی ئەون لەم دنیا تاوڕێ خراوەدا ونبوونی پێوانە بەواتای نابودی و فەنابوون دێ هەر کاتێک دەبێ بەرپرسیارەتێکی ئازاد و ڕوونی هەبێ وە هەر تاکێک پێویستە کە بەرپرسیارێتێکی ئازاد و ڕوونی هەبێ. لاوازی یان هێز، پوختی یان خراپیی هەر تاکێک تایبەتە بە خودی خۆیەوە نەک کەسانی تر. خۆی ئەم سیفەتانەی بۆ خۆی دروست کردووە نەک دەوروبەر و ئەم شتانە تەنها و تەنها بە هۆی خۆیەوە گۆڕان وەردەگرێت و تا هیچ کاتێک هیچ کەسێکی تر ناتوانێ ئەم سیفەتانە بگۆڕێ. بارودۆخی ژیانی تایبەتمەندە بە خۆیەوە نەوەک ماڵی کەسانی دیکە، دەرد و ڕەنج و شادی و خۆشحاڵیەکانی ئەو لە دەروونی خۆیەوە سەرچاوەگرێ، بە هەر شێوەیەک بیر بکاتەوە هەر بەو شێوەیەش دەبێ بە درێژایی ماوەی بیرکردنەوەکانی. هەتاوەکو کاتێک کە کەسێکی لاواز خواستی کۆمەکی نەبێت کەسی بەهێز ناتوانێت کۆمەکی پێشکەش بە ئەو بکات تەنانەت لەو کاتەدا تاکی بێهێز خۆی پێویستە هیمەت بکات تاوەکو بتوانێت هێز و توانای بەدەست بهێنێ ئەو دەبێ بە کۆش و هەوڵی فراوان وزە بۆ خۆی سربخە تاوەکو ببێتە هۆی چاکە و جێگومانی باشی کەسانی تر. هیچ کەسێک جگە لە خودی ئەو ناتوانێ هەلومەرج و باری ئەو بگۆڕێ. لە نێوان مرۆڤەکاندا سەلمێنداوە کە بەم جۆرە بیر دەکەنەوە و دەڵێن زۆرێک لە ناو زۆرداریدا چەقیون، چونکە لەم مەیدانەدا زاڵمێک بوونی هەیە، دەبێ نەفرین بۆ زاڵم بنێرین. بەڵام لەم نێوانەدا ژمارەیەکی کەم ئەم فەرمانەیان هەڵاوێرد کردووە و دەڵێن کەسێکی زاڵم هەیە، چونکە ژمارەیەکی زۆری لە ناو بازنەی زوڵمدا قەرار داوە. کەواتە با لە زوڵملێکراوان نەفرین بکەین. بەڵام ڕاستی ئەوەیە کە هەم زاڵم و هەم زوڵملێکراو لە نەزانی و نادانی خۆیان بەشدارن، ئەوان ڕووکەشانە یەکتری ئازار و سزا ئەدەن، بەڵام لە ڕاستیدا لە حاڵی ئەشکەنجەدانی خۆیاندان، تەنها بە زانین و زانستێکی تەواوەوە توانن کاریگەری لاوازی یاسای زوڵملێکراو هێزێک کە زاڵم سوودی لێوەردەگرێت دەرک پێبکەن. عەشقی کامڵ ڕەنج و دەردی دوو لایەنەیە و هیچ یەکێک لەم دوو لایەنەیە ئەوی تر سەرزەنشت ناکا. خراپە یان ناپاکی بە گشتی لە هەردوو لایەنەکە واتە زاڵم و مەزڵوم قەرار دەگرێ. کەسێک کە بتوانێ بە سەر لاوازیەکانی خۆیدا زاڵ بێ و تەواوی بیرکردنەوەی خۆپەسەندانە و خۆویستانە دوور بخاتەوە نە زاڵمە و نە مەزلومە ئەو مرۆڤێکی ئازادە مرۆڤ تەنها بە بیرکردنەوەکانی سەردەکەوێ بۆ سەرەوە و زاڵ دەبێ و سەرکەوتوو دەبێ بە لەدەستدان و هەڵنەگرتنی بیرکردنەوەی سەرکەوتوو ئەوا دووچاری لاوازی و بەدبەختی دەبێ بۆ بەدەستهێنانی سەرکەوتن، مرۆڤ پێویستە خاسیەت و تایبەتمەندیەکانی پێچەوانەی تایبەتمەندیەکانی ئاژەڵەکان بکات تاوەکو جوڵە بە بواری سەرکەوتنی خۆی بدا. بە سەرنەخستی بیرکردنەوەکانی تەنها ئەتوانێ هەژار و بەدبەخت بمێنێتەوە. تاک لەوانەیە نەتوانێ تەواوی سیفەت و بیرکردنەوە خود پەسەندیەکانی خۆی وەلا بنێ، بەڵام بەلایەنی کەمەوە دەبێ بەشێکی زۆری ئەم سیفەتانەی بخاتە ئەولاوە. وتراوە کەسێک کە سەتای بیرکردنەوەکانی هەوەزبازی و ڕۆچوونە ناو شەهواتی نامرۆڤانە بێ هیچ کاتێک ناتوانێت بیرکردنەوەیکی ڕووناکی هەبێ و بەرنامە ڕێژێکی ڕاست و دروستی هەبێ ئەو ناتوانێت گەنجینە شاراوەکانی ناو دەرونی پەیدا بکە و پەروەردەیان بکە کەواتە ئەنجامی تەواوی کارەکانی هەر زیان و شکست خواردنە. مرۆڤ ئەگەر جوامێرانە بە کۆنترۆڵی بیرکردنەوەکانی نەگا، ناتوانێ سەرپشک بێ لە هەڵبژاردنی ئامڕازەکان، سەربەستانە بتوانێ فەرمانەکانی ژیانی خۆی بەجێ بێنێ و ئەنجامی باش بەدەست بهێنێ، هەروەها بەرامبەر بەرپرسیارەتەکانی ژیانی هەست بە بەرپرسیارەتی بکا. وتراوە هەرکەسێک بیرکردنەوەکانی بەرز بکاتەوە بەردەوامی و سەرکەوتنێکی گەورەتر و فراوان و بەرەکەت ژیانی پڕ دەکا ئەم کامڵبوون و سەرکەوتنا بۆ ئەو هەمیشەی و بەردەوامی بەخۆوە بینێ تەواوی مامۆستایانی گەورەی سەدەکانی رابردوو بە رەوشە جیاواز و جۆراوجۆرەکانی ئەم بابەتە رازی بوون و دانیان بەوەدا ناوە کە بە بەڵگەوە سەلماندوویانە مرۆڤ بە بڵندکردنەوەی بیرکردنەوەکانی بە تەقواتر و پارێزگارتر دەبێ. بەدەستهێنانی سەرکەوتنی مەعنەوی لە ژێر کاریگەری مەیل و ئارەزووە باشەکاندان. کەسێک کە بەردەوام لە حاڵی ئەندێشە و بیرکردنەوەی جوان و بەجێ و فیکری ناپەسەند و خۆپەسەندی لە سەردا دەردەکا، بە هەمان دڵنیابوونی خۆر کە لە نیوەڕۆدا بە بەرزایی ئاسمان دەگا و مانگ کامڵ دەبێ، ئەو کاتە دارای سیفەت و تایبەتمەندی عەقڵانی خۆی دەبێ و دەگاتە شوێنی دەسەڵات و بەختە بە بەختەوەری خۆی دەگا. کەواتە کەسێک کە سەرکەوتنێکی کەمی بەدەست هێناوە، لەبەر ئەوە بووە فیداکاری و خۆنەویستێکی کەمتری بە خەرج داوە. کەواتە کەسانێک کە خوازیاری بەدەست هێنانی سەرکەوتنی گەورە و باڵان، دەبێ قوربانیدان و خۆنەویستێکی زیاتریش پیشان بدەن. دووبارە ساتان لەبێ بەڕێزان. گرنگ نییە کە چ کەسانێک کار دەست پێکەن گرنگەوەیە چ کەسانێک کار تەواو دەکەن هەموو جیاوازەکانی نێوان مرۆڤەکان لێرەوە دەست پێکا کە هەندێک کار تەواو دەکەن هەندێکی دیکە پێیان وایە کە کاریان تەواو کردووە هەمیشە ئەوەت لەبیر بێ خەون بە خەونی مەزنەوە ببینە بۆ ئامانجێکی دیاریکراو بژی با باوەڕەوە بژی و لەگەڵ هێزدا بژی ئەوەشت دەبیر بێ کە بڕوات بە خۆت هەبێ و براوە تۆ دەبی پێشبینی باشتر بکە زیانکار نابی و زێدەباری ئەو هەموو ئازاری کە دووچاری دەبی. دکتۆر ئیبراهیم فەقێ ئەڵێ هەر شتێک شایانی بەدی هاتن بێ نەختێک ماندووبوونی دەوێ هەر بۆیە لە خەبات و تێکۆشانت دوورتر بڕوانە و لە ڕێڕەوتدا سەرکەوتنت بەبەش دەبێ چونکە ئازار دەڕەوێتەوە بەڵام هێزت تا دوا سات دەمێنێت. وتراوە مرۆڤێکم بۆ بهێنە بە ئامانجی ڕەسەن مرۆڤێکی سەرکەوتوو دەدەمێ هەروەها مرۆڤێکم بۆ بهێنە بەبێ ئامانج ئەوا مرۆڤێکی شکست خواردوو دەدەمێ مرۆڤی سەرکەوتوو کەسەیە کە دەرفەت دەقۆزێتەوە هەمیشەوا لە خۆت بکە کە ئەو پەڕی ئەوە بێت کە ببی ئەوەی ڕوبەڕووی هەڕەشەکان ببێتەوە هیچ کارێک ناکە بەهای ژیانی مرۆڤ گەیشتنیەتی بە ئامانجەکانی هەنگاوی یەکەم لە سەرکەوتنی هەر بابەتێک بریتە لە گرنگی پێدان ژیان وەک قوتابخانەیەک وەهایە کە تۆ قوتابی تێیدا کێشەکانیش وەک بیرکاری وەهایە پێویستە شی بکەیتەوە و چارەسەری بکەی دنیا وەک شانۆیەک وایە کە هەر کەسێک دێت دەوری خۆی تێدا دەگێڕێ و پاشانیش هەر کەس بەپێی چاکی نواندنەکەی پاداش وەردەگرێ وتراوە چۆن جەستە ئەگەر نەخۆش کەوت تام و سوود لە خواردن و خواردنەوە وەرناگرێ، بە هەمان شێوەش دڵ ئەگەر بە هەوا و ئارەزوو نەخۆش بکەوێ سوود لە ئامۆژگاری وەرناگرێ. ئەڵێن ڕۆژێک پێشبینیکەری پاشا بە پاشای وت لە ڕۆژ و سعاتێکی دیاریکراودا بەڵایەکی گەورەی بەسەردێ پاشا بە بیستنی ئەم نقلانەیە خۆشحاڵ بوو چونکەی توانی پێش ڕوودانی کارەساتەکە کارێک بکە پاشا بە خێرایی فەرمانی بە باشترین بیناسازی وڵات کرد کە هەرچی زووە تۆکمەترین قەڵای بۆ دروستکەن بیناسازەکانیش دەست بەجێ دەست بەکار بوون و بەردی گەورە و پتەویان بۆ ئەو شوێنە گواستەوە و ڕۆژ و شەو خەریکی دروستکردنی قەڵاکە بوون. سەرەنجام ڕۆژێکی پێش ڕۆژی دیاریکراو قەڵاکە ئامادە کرا. پاشاکە لە قەڵاکە ڕازی بوو، لە گەورەیی و ڕاستگۆیی خۆیەوە هەموو بیناسازەکانی پاداشت کرد، پاشان لێهاتووترین پاسەوانی خۆی لە دەوری قەڵاکە دانا. پاشان لە سەروبەندی ڕووداوەکەدا چووە ژوورێکی نهێنییەوە کە لە هەموو شوێنێکی تر شارەوەتر و ئارامتر بوو، بەڵام پێشەوەی کە کەمێک هەست بە ئاسوودەیی بکا بۆی دەرکەوت کە تەنانەت لەم ژوورەشدا تیشکی خۆر بەدیەکرێ. دەست بەجێ فەرمانی بە بەردەستەکانی کرد هەرچی زووە هەموو کەلێنەکانی ژوورەکە بگرن تا ڕێگری بکرێ لە هەر ڕووداو و بەڵایەکە لەم ڕێگەیەوە تووشی ئەو ببێ. سەرەنجام پاشا هەستی بە ئاسوودەیی کرد، چونکە پێی وابوو خۆی بە تەواوی لە جیهانی دەرەوە و تەنانەت لە ڕووناکی و هەواش دابڕیوە، بەڵام دیار بوو کە پاشا زۆر بە زوویی لە ژووری بێ هەوا دا خنکێو دەمرێ. نوقڵانەی هەسارەناسی پاشا بوو بە ڕاست و چارەنووسی شووم بە پێی پێشبینییەکەی ئەو گەیشتبوو ئەنجام. دەکرێ مانای ئەم چیرۆکە بە دڵی مرۆڤەکان لەوانەش خۆمان بشوبهێنرێ. لە دڵی ئێمەشدا قەڵایەکی زۆر تۆکمە هەیە. ئەم قەڵایە لە کەرەستەی پتەوتر لە بەرد دروست کراوە. ئەم کەرەستانە شتێک نین جگە لە کینە و نەفرەت، گلەیی و سکاڵا و خۆ بەکەم زانین و لووتبەرزی و پەلەکردن و دەمارگیری و ڕەشبینی و چەندینی دیکە. بەڕاستی دەکرێ بەم کەرەستانە قەڵای تۆکمە و تۆکمەتر بکرێ و ئەوانی تر لە دەرەوە و دەرگای قەڵاکە بهێڵرێنەوە وەکوو ئەوەی کە ئەم پاشایە کردی.